موسای خستە ناو ئاوی نیلەوە ئینجا دار و دەستەی فیرعەون پێیان زانی و هەڵیان گرتەوە بۆ ئەوەی ببێ بە دوژمن و هۆی خەفەت بۆیان بەڕاستی فیرعەون و هامان و لەشکر و سەربازەکانیان تاوانبار و هەڵە بوون. وقالت امرأة فرعون قرة عین لی ولک. لا تقتلوه عسى ان ينفعنا او نتخذه ولدا وهم لا يشعرون ویستیان موسا بکوژن، ئاسیەی ژنی فیرعەون وتی، مایەی چاو و دڵ ڕۆش نیە بۆ من و بۆ تۆش فیرعەون، مەیکوژن، بەڵکو سوود و کەڵکێکمان پێ بگەیەنێت یا بیکەین بە کوڕی خۆمان، لەکاتێکدا ئەوان هەستیان نەدەکرد ئەم منداڵە ئەبێتە هۆی تیاچوونیان. بە شوێنیدا بڕۆ، ئینجا لە دوورەوە موسای بینی و پێی زانی، لە کاتێکدا ئەوان، واتە فیرعەون و کۆمەڵەکەی، هەستیان نەدەکرد. وحرمنا علیه المراضع من قبل فقالت هل ادلکم علی اهل بیت یکفلونه لکم وهم له ناصحون. وئێمە پێشتر شیری شیردەرەکانمان حەرام کرد لە موسا، مەمکی کەسیانی نەدەمژی، پێگەیشتنی لەش و ژیری تێر و تەواو بوو دانایی و زانستمان پێدا، هەر بەو شێوە پاداشتی چاکەکاران دەدەینەوە.